ئێشێ ئیجازە وە خۆمان بێین کە وە غەفڵەت وە بیگوزەرێنین با ئەم موسیبەتانە دامان چڵەکێنن بەر لەوە کە فرسەت لە دەست دەرچێ تەسمیمی خۆمان بگرین تۆشەیەک بۆ خۆمان ئامادە بکەین جوابێک حازر بکەین بۆ دادگای خوا دادگایەک وە غەیری عەمەڵی ئینسان هیچێکی تر یاران ناگەیەنە فریات. ڕاستی ئەگەر ئاوەها بیر بکەینەوە لەم موسیبەتانە خەیرێکی فرەمان دەست ئەکەوێت. ئینسان لە وەختێکا کە تووشی بەڵا و موسیبەت نایێ زیندەگی عادییە خوای لە بیر ئەچێتەوە. غەفڵەت ئەکا لە وەزیفەی خەریک هیچ شتێک ئەبێ وا دەردی ناخوا بەڵام خۆشبەخت ئەو کەسە کە وەختێ بەڵایەکی توش دێت وەختێ موسیبەتێکی توش دێت دا ئەچڵەکێ و ڕێگەی عەوەز ئەکا پەردەی غەفڵەت لەسەر چاوی لەسەر قەلبی هەڵەگرێ و جدی ئەنەوێ لە کار وەک کارێ ئەکا بۆ ئایندەی خۆی خۆشبەخت ئەو کەسەوە. متوجهی ئەویە ئەکەن کە دنیا بێ ئەرزشە دنیا دێر یا زوو ئەڕوات و ئینسان تەنها شتێک کە بۆی ئەمێنێتەوە کردارێکی باشە عەمەڵێکی ساڵحە کە خەر تەماشای ئەو قەوسانە بکەن و خەڵکەکەی پەنجا ساڵ لەمەوبەر لە جیای ئێمە لەسەر ئا ئەو زەویا زندەگیانە کرد هەرکام لەوانە لە وەختی خۆیە یەک دنیا ئارەزوو و نەقشە و بەرنامە بۆ زندەگی لە دڵیا بوو هەرکام ئاوات و ئارەزووی فرەوفراوانی بۆ خۆی بوو، بەڵام چیان پێکرد؟ لەتەک ئاوات و ئارەزووەکانیان بووینە ژێر خاک. دەی ئێمەیش ئەگەر هەزار بەرنامە و نەخشە و ئاوات و ئارەزوویشمان بوێت هەروا ئەیوەینە ژێر خاک. کەمێکی دەستمانەکەوێ لە دنیا. فرسەت فرە کەمە ئێمەیش ئەڕۆین و لە ئایندە کەسانێکی تر ئەڕوانن تەماشای قەورەکانی ئێمە ئەکەن و ئەم قسە لەبارەی ئێمەوە ئەکەن دەی بۆ بەر لەوە کە لە دواییا قسەمان لەبارەوە بکەن و خەفەتمان بۆ بخۆن کە ئێمە چۆن غافڵانە گوزەرانمان بۆچی خۆمان بیر لە خۆمان نەکەینۆ و کارێ بکەین کە وەختێک ئەڕۆین دەستمان پڕ بێ عەمەڵێک شایستە و عەقیدەیەک پاکمان بوێ و ئەگەر ئارەزوویەکمان لەتەک خۆمانا بردوێت ئارەزووی بەهشت و ڕەزایەتی خوان وەختی ئەم حادسە ڕوویدا بیری ئەومە کردەوە کە ئینسان مسافرە لەم دونیا چۆن مسافرێک لە ماڵ دەرەچێ بۆ مودەتێکی کەم بۆ چەند ڕۆژێ ئەڕواتە شارێکی تر وڵاتێکی تر کارێکی هەست ئێشێ ئەنجامی باو بگەڕێتۆ ئەم ئینسانیشە عومرێکی چەند ساڵی پێ دریاوە کە بێتە ئەم دنیا وەزیفەیەک ئەنجام با و بڕواتە بۆ جێی خۆی جا بیرێ بکەینۆ لە ساڵی دوو دانە مسافر یەکێکیان وەختێ ئەڕواتە شاری غوربەت لە بیری ناچێتەوە کە مسافرە و ئەوی تریان لە بیری نامێنێ و خەریکی کارێکی تر ئەوێ تا وەختێک کە فرسەتی تەواو ئەبێت و لە وەختێک ئێ لەفڵت کە پەشیمانی سوودی نییە. مسافرێک ئەڕواتە شارێ ئۆتاقێک لە مسافرخانەیەکا ئەگرێتە کرێ. بۆ ئەوە کە مەسەڵەن هەفت ڕۆژ و شەو تیایا ئیسراحەت بکا و لەو مدەتی شەو و ڕۆژە کارێکی معەنی هەست ئەنجامی با و بگەڕێتەوە جا ئەم مسافرە وەختێ ئەڕواتە ناو ئۆتاقەکە تەماشاکە سەقفی ئۆتاقەکە، کەفی ئۆتاقەکە، دیوارەکانی و دەرگا و پەنجەرەکەی خراو بووبن، زەربەیان خواردبێ، ئیحتیاجیان هەس کە تەعمیریان بکرێتەوە. موسافر لەبەر ئەمە کە فرە ئەهەمیەت ئەداوە شتی تەشریفاتی، وەزیفەی خۆی لە بیرەچێتەوە و، جیای ئەوە کە بڕوا کارەکەی بکا و بێتۆ لە وەختی مانگ بوونا ئیسراحەتێ بکا لەم ئۆتاقە لە موددەتی ئەم چەند ڕۆژە ئەڕوا دەست ئەکاتە هەوڵ و تەقالا بۆ ئەوە کە ئەم ئۆتاقە تەعمیر بکرێتەوە و ئەو حەفت ڕۆژە وا مۆڵەتی بوو بۆ ئەوە کە کارەکەی خۆی ئەنجام با لەمە فەرزیەکە و دڵی ڕەحەت ئیسراحەت بکا و ئەمجارە بڕوا کارە ئەسڵیەکەی شروع بکا لەو وەختا بیری ئەمە ئەکاتەوە کە فرسەت تەواو بوو تەماشا ئەکات کە حەفت ڕۆژ مەرەخەسیە وا پێیان داگە تەواوە و فرسەتی ئەوەی نیە کە بمێنێتەوە کاری ئەسڵی ئەنجام با جا حاڵی ئەو مسا چەنێ پەشیمان و ناڕەحەتە لەوە کە خەریکی کارێک بوو وا کاری ئەم نەبوو و وەزیفەی خۆی تەرک کرد و لە بیری چووە و ئێستا مۆڵەتی تری پێ نادرێ کە وەزیفە ئەسڵیەکەی ئەنجام دا. جای تر دیارە کە وەزعی ئاوا مسافرێک چۆنە وەختێک ئەرواتۆ ئەو جێگە وا مەئموریەتیان پێ داوێ و ناردویانە کە کاری کارێ معەیەن لە موددەی حەفت شەو ڕۆژە ئانجام بات، چۆن بەرخۆ دیلەکەکە ئەکەن چۆن سزا و پاداشی ئەدەن دیارە هەرچی نیعمەت و ئیمکاناتێک وا لەو چەند ڕۆژە ئیستفادەی لێ کردرا حەقی ئەوانیە گشت لێ ئەسێننەوە و سزا و موجازاتێکی سەختی ئەکەن لەسەرەوە کەسێک وا تێتە دونیا وەزیفەی بەندەگی خۆی لەبیر ئەچێتۆ لە جیای ئەوە کە کۆشش بکا بۆ ئەوە کە لە دینی خوا حاڵی بوێت و ئەو جۆرە ڕەفتار بکا کە خوا گەرەکیە خەریکی دنیا و زەرق و بەرقی دنیا ئەوێ. کەسێک کە لە جیای ئەوە ئەم عومرە کۆتای خۆێ لە ئەنجامی وەزیفەی بەندەگیا سەرف بکا ئەڕوا خەریکی ئەوانە ئەبێت و لە ئەشیا خەریکیان بوایە وەختێک کە ئەڕواتەوە بەردەستی خوا لە دادگای خوا لە قیامەتا حاڵی ئەو مسافریە جارێ وەختێ کە عومری تەواوەوێت لەو لەحزەی تەواو بوونا دا ئەچڵەکێ و پەشیمانەوێتەوە ئەمما تازە پەشیمانی سوودی نیە و وەختێکیش ئەڕواتە حزووری خوا ئەشێ حەقی هەرچی نیعمەت و ئیمکانات هەیە ئیستفادەی لێ کەێ لێی بسنیەتەوە و تووشی سزا و مجازاتی سەختی خۆی بێت ئەمما مسافرێکی تر، مسافرێکی هۆشیار و وریا، وەختی ئەڕواتە ناو ئۆتاقی مسافرخانەکە، ئەگەرچی ئۆتاقەکەی احتیاج و تعمیر هەبێ، بەڵام ئەو بیرەکاتەوە ئێژێ وەمن چی؟ خۆ ئەوەنە جێگەی وا تیا من ئیسرافەتی تیا بکەم، بڕۆم کارەکانم ئەنجام بەم و بێمە و لە برا رەحەت بگرم و مانگیم دەرچێ. دەی من هەر قوڵ ناوێ لە وەزیفەی خۆی و خەریکی ئەنجامی وەزیفەی خۆی ئەوێت و زندەگیەک سادەیش لەو حەفت شەو ڕۆژە لەو ئۆتاقە ئەکا و دوایی و سەربەرزی ئەگەڕێتۆ لە حاڵێکا کە وەزیفەی خۆی ئەنجام داوێ ئەڕواتۆ بەردەسی ئەوانەوە مەئموریەتیان پێداوێ. کە پار بە محاکمەی ناکەن کە تۆ ئەو گشتە نیعمەت و ئیمکاناتەی بچوانەوە لێکت چوتێ دەست بەڵکێ پاداش و سزاش لەبەر ئەمە کە وەزیفەی خۆی باش ئەنجامداوێ پێیەدەن ئەمە حاڵی ئینسانێکی ژیر و عاقڵە کە زندگی دنیا غافڵی ناکا لە وەزیفەی خۆی فرسەت لەدەست ناوە هەر چۆن بۆی ڕێ بکەوێ و سوئال کردن و پرسین و موتالعە کردن و دەرس خوەندن و شرکەت کردن لە بەحس و جەلەسەی قسە کردنا و بیرۆ کردن کۆشش ئەکا بۆ ئەمە کە لە دینی خوا بەڵەوز بێ بەرنامەی خوا قورئان زندگی پێغەمبەری خوا علیە سڵات وسلام بناسێ. و دوای ئەوە کە ناسی و دڵ تەسلیمی بوێ ئەمجار بەرنامەی زیندەگی خۆی ڕەفتاری خۆی تەک ئەوە ڕێک بکات و بەرابەری بکات. کەسێک کە زندەگی دنیا وا غافڵی ناکا کە لە بیری بچێتۆ ئەم زندگیە کۆتا سوئە بزەنێ بەڵکێ وەختێ بتێتە ئەم دنیا ئەزانێ کە بۆ چەند ڕۆژێ هاتبوە بۆ ئەوە نەهاتگە خەریکی ئاوەام کردنی ئەم دنیا بوێ بەڵکێ هاتگە بۆ ئەمە کە ئیستفادەیە بکا لەم نیعمەتانەی خوا ئیستفادەیە موختەسەر بۆ ئەمە کە وەزیفەی خۆی ئەنجام با دینی خوا بناسێ و عەمەڵی پێ بکا. ئەڵبەتە ئەمە مانای ئەوە نییە کە موسڵمانێکێ تەرکی دنیا بکا نا موسڵمانێکێ کاریش بۆ دنیا بکا مەسەڵەن کەشاوەرزی بکا دامدار بێ سەروەت و ماڵ و مەقام و شۆهرەتی دنیا بێتە هەدەفی و لە کەشاوەرزی و دامداری و سەنعەت و تجارەتا متوجه نەوێت کە ئیشێ چۆن بیکا گوێی لەمە نەوێ کە ئایا شەرعیە یا ناشەرعیە ئائەمەسە کە نامە تڕو بەوەشە ئینسان گرێ بدرێ وەیلا کەسێ وا خەریکی کەشاوەرزی یا دامداری یا هەر شتێکی تر لەو کارانەسە کۆشش ئەکا بۆ ئەمە تبقی فەرمانی خوا ئەو کارە بکا وە بۆ ئەمە ئەو کارە ئەکا کە وەزیفەی بەندەگی خۆی ئەنجامەدا ئەوە عیبادەتە بۆی ئەوە ئەجری گەورەی دەست ئەکەوێ بەڵێ ئینسانی وریا و ژیر ئەم دنیا زەرق و بەرقی ئەم دنیا ئەوەی لە بیر ناواتۆ کە دنیا بێ بەقاس عومر کەمە فرسەت کەمە و ئینسان دێر یا زوو هەرچی کەس و هەرچی شت هەست لە دنیا جێی تێڵێ و ئەڕواتۆ بۆ لای خوا. کە موحاکەمەی بکا لەسەر ئەوە کە رادەست سادەو لێکرد بێ بزانم وەزیفەی خۆتی ئەنجام دا یا نەدا. ئینسانی ژیر و عاقڵ لە دنیا وەها داناچەقێت وەها غەرق ناوێ کە لە بیری بچێتۆ قیامەتێ کە دادگایەک و موحاکەمەیەک بەهەشت و جەهەنەمێک و ڕەزایەت و غەزەبێک لە تەرەفی خواوە نا هەمیشە وا لە بیریا و هەمیشە کۆشش ئەکا بۆ ئەوە کە بۆ خۆی ئایندەیەک پر لە خۆشبەختی دروست بکا هەروا کە کەشاوەرزێک سێ مانگی بەهار و سێ مانگی هاوین و حەتا میقدارێکیش لە پایز ڕەنجەکێشێ بۆ ئەمە کە چەند مانگێک لە پایز و زوسان ڕەحەت بیگوزەرێنێ چون یەقینی هەس زوسان تێتە بەرۆ هەرگز بێ کار و تەمەڵ بەهار و هاوینەکەی ناگوزەرێنێ هەرگز خەریکی شتێک غەیری ئەو بەرنامەی کەشاوەرزی خۆیە ناوێ ئینسانی موسڵمان و ژیر و عاقڵ ئاوەها قیامەت وا لەبەر چاویا کە هەمیشە تووشی وەزعیەتێک نەوێت کە لە دواییا خۆزگەی مەرگ بخوازێ. ئینسانی ژیر ماف لە هەر حادسەیەک کە ڕوو ئەدا لە ناخۆشی و لە خۆشی ئیستفادە ئەکا ئەگەر موسیبەت بۆی ڕوو ئەدا دائەچڵەکێ لە خەوی غەفڵەت و سەبر ئەکا لەسەر ئەو موسیبەتە و بەو جۆرە پاداش و ئەجری گەورەی دەسەکەوێ. وە ئەگەر خۆشی و نیعمەتێکی دەست ئەکەوێ شوکر و سوپاسی خوا ئەکا ئەو نیعمەتە ئاوا ئیسفادەی لێ ئەکا کە خوا پێ خۆشە وە دەرنەتیجە هەم لە نیعمەتەکە ئیسفادە ئەکەوێ هەم ئەجری قیامەتی دەست ئەکەوێ ئینسانی ژیر و ژیا ئەتوانێ موسیبەتێک وا تووشی تێت بیکاتە وەسیلەی ئەوە کە وەک ئەفەرموێ. خوا جل جلالە قەسەم ئەخوا ئەفەرموێ حەتمەن تووشی ڕەنج و زەحمەت و دەردی سەری ئاوەهاتان دێرین کە تەواو بۆتان سەخت و ناڕەحەتێک ڕەنج و زەحمەتێک ئاوا کە ئینسان تیایا بپتورکێ ئەمە وە کەسانێک ئەفەرمێ کە ڕێی خوایان ناسیوە و بەرنامەی خوایان کردوێتە بەرنامەی زندگی خۆیان ئەوانەوە وەزیفەی بەندەگی خۆیان ئەدا ئەکەن هەتا بۆ ئا ئەوانە ئەفەرموێ کە ئاوەها توشتان تێری ئاخر چون وەک چۆن سەنعەتکارێ گەرە کیوێ شیشە لە بەرد خۆش کاهەشێ ئەو بەردە توشی فرەیێک ئەزیەت و ئازاری بێرێ بیخاتە ناو ئاگر بیتاوێنێتەوە چەقشی لێدا برا یەک دەردی سەر بێنێتە سەریا تا شیشەی لێ دروست کا خوایش وەختێک گەرەک کێ خۆشە ویسانی خۆی دروستیان بکات ئەیان خاتە ناو دەردی سەر و ئەزیەت و ئازار ئەفەرموێ توشی بەڵاتان تێرین بازێک ترستان بۆ ئیجاد دەکەین، وەزعیەتێک فراهەمدێرین کە ترس داگیرتان بکات تیایا، ترسی سەخت و ناڕەحەت و ترس لەمە کە مەسەڵەن گیانتان لەدەست بدەن، ماڵتان لەدەست بدەن، زیندەگیتان تێبچێ و هەروا تووشی میقدارێک برسیەتی و کەمی لە ڕزق و ڕۆزیتان تێرین یانی وەزعیەتێک وا فەراهەم تێرین کە زیندەگیتان لەو حاڵەوە هەست بگۆڕیەت و تووشی نەداری و کەمیەکەین و خۆتان تووشی نەقس و ناتەواوی لە خۆتانا ئیمزا دەکەین و سەمەرات و نەتایجی ڕەنج و زەحمەت و کارەکانتان کە چاوەڕوانی ئەکەن کامڵەن دەستان کەوێ بەعزێکی لە بەین ئەوەین و کەم و کورتی تیا ئیجا دەکەین ئەم دەردی سەر و ئەزیەت و ئازارانە تووشتان تێبین جا دوایی ئەفەرموێت مژدە بە و ئەوانە وا سەبر ئەکەن وەختێک تووشی ئەم موسیبەتانە ئەون خۆیان ئەگرن تەحەموڵی ئەکەن خۆیان کونترول ئەکەن لە ڕێ دەرناچن وەزیفەی بەندەگی خۆیانیان لەبیر ناچێت ئەو کەسانە وا وەختێ موسیبەتێک تووشیان دێ هەر موسیبەتێک تووشیان دێ بیری ئەوە ئەکەنەوە کە خۆیان دینی خوان خوا خەلقی کردن و خوا کاروباریان ئیدارە کە و خوا سەرەنجام و ئاقبەتیان تاین ئەکا وان لە دەسی ئەوا بوی ئەو دەی تر هەرچیەکیان پێ ئەکات بە ئیرادەی خۆی ئەبا تێیان بکات مادام ئەو خاوەنیانە ئیتر تەسلیمن هەرچیەکیان پێ ئەکا با بیکا وە بیری ئەوا ئەکەنەوە کە ئەگەر توشی ئەم بەڵا و موسیبەت و دەردی سەرە بووین خۆم سەرەنجام بۆ لای خوا ئەگەڕێن و ئەڕۆنەوە بەر دەسی خۆی و ئەگەر سەبر و تەحەموڵیان کردبێت پاداشی گەورەیان دەست ئەکەوێت خۆ وە نەبێت ئەم موسیبەت و دەردی سەرە تووشیان بێت و دوایە هەروا بووکرێت و هیچ نەتیجەیەک دەست نەکەوێت مادام ئەڕۆنۆ حزووری خوا مادام ئەڕۆنە حزووری ئەو کەسە واهیلی ئەون ئەو خاوەنیانن دەی ئیتر چ ئشکاڵێکی وا تیاکە هەرچی موسیبەت و دەرد و ڕەنجیشە تووشی بێت ئەڕۆنۆ بەردەسی و هەرکام وەپێی ڕەفتار و کردارێک و ئەبوورییەک پاداش و جەزای ئەداتەوە جا ئەگەر لەو موسیبەت و دەرد و ڕەنجە سەبر کریابێت خۆ دیارە کە پاداشتی گەورە دەستەکەوێت ئەفەرموێ ئەوانە ئەوانە کە ئا ئەمە بەرنامەیانە. ڕەحمەت و دەرەجەی بەرز بەرز نیعمەتی گەورە گەورە لە تەرەفی خاوەنەکەیانەوە ئەڕژێوە سەریانا لە تەرەفی خواوە و هەر ئەوانە وان لەسەر ڕێگەی ڕاست وان لەسەر ڕێگەیەک کە ئەیان گەیەنێتە خۆشببختی و سەعادەتی ئەبدی با هەر کەس خۆشبەختی گەلەکە با ئەم ڕێگە بگرێ ڕێگەیەک وا خوا خۆی تاریفی ئەکا با موسیبەت و بەڵا دایچڵەکێنێ و بیخاتۆ بیری خوا دوام مسیبەت و بەڵا بێتە سەبەبی ئەوە کە ئینسانێکی سابر و ئەهلی تەحەموڵی لێ دەربێت بە مسیبەت و بەڵا بێتە سەبەبی ئەوە کە لە گوناهەکانی گوزەشتەی پاک بوێت و بیری خوا بکاتەوە و تەوبە بکا و ڕوو بکاتەوە دەرگای کە گوناهانی گوزەشتەی قەڵەمی عەفوی بەسەرا بکێشێت و ئایندەی پڕ بوێر لە خەیر و بەرەکەتی هیدایەتی خوا و تەوفیقی خوا لە خوای گەورە داوا ئەکەم. گشتمان موفق بکا بۆ ئەوە کە وەزیفەی بەندەگی خۆمان ئەو جۆرە کە شایستە ئەدای بکەین موفقمان بکا بۆ ئەوە کە هەر فرسەتێکمان دەست ئەکەوێ هەر جۆرێک ڕێک ئەکەوێ کۆشش بکەین کە لە بەرنامە و دینی خوا حاڵی بوین بیناسین. و دڵ تەسلیمی بوین بیکەینە بەرنامەمان و ڕەفتار و کردارمان لە دکیا متابق بکەین خوای گەورە موەفەقمان بکا بۆ ئەوە کە خۆشی و نیعمەتەکانی شکر بکەین و لە موسیبەتەکان پەند و ئەندەرز بگرین و دابچڵەکین لە خەوی غەفڵەت و کەمین بیری ئایندەمان و تۆشەیەک بۆ ئایندەمان دەگەڕێین خوای گەورە ئێمە و ئەوانەوا بەر لە ئێمە ڕوین بخاتە بەر بارانی ڕەحمەتی خۆی و لە تەقسیراتمان هەڵدەست بکا. موفقمان کرا بۆ ئەوە کە ئەهلی ئیمان و عەمەڵی ساڵح بین تا سەربەرز و سەرفراز بڕۆینە دادگا تا نامەی عەمەڵمان بە دەستی ڕاستمانەوە بدرێت.